ئەگەر کچەی پرتەقاڵ کەمێک لە من بچێت ئەوە درەنگ یا زوو ڕێک لەم ناوەیە دەرەکەوێت کە من تیا دانیشتوم ئێمە لەوە بەر لە قاوخانەیەکی ئۆسلۆدا یەکترمان بینی دواتریش لە کڵێسێکدا چاومان بەیەککەوتەوە کەواتە ئەگەر من و کچەی پرتەقاڵ لایەنێکی بەهێزمان هەبێت ئەوا بێت ئەوە بێ کە بە ڕێککەوت یەکتر ببینین بڕیارمما لە شوێنی خۆما بمێنمەوە کاتژمێر سی پاشنیوەڕۆ بوو لەبەرەوەم توانی بەلایانی کەمەوە هە سعاتێک بمێنمەوە منە و ماوەیەم بەلاوە زۆر نەبوو بەر لەوەی لە ئۆسلۆوە سەفەر بکەم ژوورێکم لە ئوتێلێکی بچکۆلەی ئەو ناوەدا گرتبوو لە ئوتێلەکە پێیان ڕاگەیانم کە ئەبێت پێش کاتژمێری دوانزەی شەو لە ئوتێلەکەیا بم چونکە لەوە بەدواوە دەرگاکەی داخن تەنانەت ئوتێلەکانی ئیسپانیاش ئەو جۆرە یاسایانیان هەیە و ناچارین پەیڕەویان بکەین لە دڵی خۆما وتم ئەگەر کچی پرتەقاڵ هەتا کاتژمێر دەی بوێت بۆ دوانزە دەرنەکەوێت ئەوە بۆ سبینێ هەر لە هەمان گۆڕەپاندا بە درێژایی ڕۆژەکە چاوەڕوانیەکەم بۆ بەیانی ئەتوانم هەر لەگەڵ خۆرهەڵاتنە هەتا ئەو کاتی خۆراوابێ چاوەڕوانی بکەم هەر چاوەڕوانم کرد و هەر چاوەڕوانم کرد دانیشتبووم تەماشای و خەڵکانەمە کرد کا هاتنە ناو گۆڕەپانی ئەڵیانزاوە و ڕۆیشتنە دەرەوە سەیری خەڵکی شارەکە و گەشتیارانمە کرد جیهانم وەک شوێنێکی جوانە بینی دیسانەوە لەوێشدا لە ڕاددە بە دەردڵم خۆش بوو شاگەشکە بووم دڵم بە هەموو شتێکی چواردەورەکەمە کرایەوە ئاخۆ ئێمە چێ بین لێرەیاژین هەموو تاکە مرۆڤێکی ئەو گۆڕەپانە وەک سندوقێکی پڕگەوهری زیندوە هاتە بەرچاوم کە لێوان لێو بوو لە ئەندێشە و یادەوەری پڕ بوو لە خەون و تاسە من خۆم هەستمە کرد لەسەر ئەم زەویە لە ناو دڵی ژیانی خۆمدام بێگومان بەلای هەموو خەڵکانی تری گۆڕەپانەکەشەوە هەر هەمان شت بوو هەر بۆ نمونە بۆیەکە ئەو کوڕە ئیشەکەیەوە بوو کە خواردن و خواردنەوە بۆ ئەو کەسانە بهێنێت کە ڕوو لە قاوەخانەکە ئەکەن لەگەڵ داواکردنی قاوەی چوارەمە هەستم کرد خەریکە لێم بێزارە بێ چونکە ماوەیەکی دوور و درێژ بوو مێزەکەم گرتبوو سێ چوار سعاتێکە بوو لەوێدا دانیشت بووم بارحاڵ هەر کە پاژنی و سعاتێک ئەو قاوەشم خواردەوە خێرا هاتە بەردەم و بە ئەدەبەوەتی ئەتانەوێت پارەی قاوەکانتان بدەن بەڵام من نەمەتوانی ئەوێ بەجێ بێڵم چونکە چاوەڕوانی کچەی پرتەقاڵ بووم لەبەرەوە پێم جوان بوو داوای قاپێک تاپاس و کۆلایەک بکەم خۆم بە خۆم وت هەتا کچەی پرتەقاڵ نەیەت بیرە و شەراب داوا ناکەم وام دانابوو پێکەوە شامپانیا بخۆینەوە بەڵام کچەی پرتەقاڵ هەر دەرنەکەوت کاتژمێر بوو بە حەوت و ئیدی هەستم کرد دەبێت پارەی مێزەکەم بدەم لە پڕێکە بۆم دەرکەوت کە چەند کەسێکی ساویلکەم ئەو نامەیە کە ئەو لە ئیشبیلیاوە نردبووی چەند ڕۆژێک لەو بەر لە ڕێگەی سنووقی پۆستەی هۆملەفایەوە گەیشتە دەستم ئێخۆر هیچ نەبێت ئەوەندە ڕۆژیشی پێچوە تا گەیشتۆتە ئەوێ دیسانەوە لەوە چوو کە کچەی پرتەقاڵ هەر وەک پێشوو کەسێکی دوورە دەست بێت. بێگومان خەریکی شتێکی ترە و تاقەتی یاری مشک و پشیلەی نییە لەگەڵما. ڕەنگە لە شاری سالامانسا یان لە مەدریدە زمانی ئیسپانی بخوێنێت. پارەی مێزەکە ما و خۆم ئامادە کرد بۆ ڕۆیشتن. شێوەی کورتبینی هەڵسەنگاندنەکەم ناومێدی کردم قڕگم پڕ بوو بڕیارم ما بۆ ڕۆژی دواتر بەرەو نەرویج بکەومەوە ڕێ تۆ هەرگیز ڕۆژێک لە ڕۆژان هەستێ بەوە کردووە کە شتێکی بێهودەت کردبێ ڕەنگە لە ڕۆژێکی تووش و بەفردا لە ماڵەوە هاتبیتە دەرەوە و بەرەو شار کەوتبیتە ڕێ بۆ کڕینی شتێک کە زۆر پێویستت پێ بووە. بەڵام ئەو کاتەی کە ئەگەیتە لای دووکانەکە ئەبینیت دوو دەقە لەوە پێش داخراوە؟ ئەو حاڵەتانە زۆر ناخۆشە. زیاتریش خەفەت بە بێ عەقڵی خۆمان ئەخۆین. بەو شێوەیە تا ڕادەیەک هەستم بە شەرم ئەکرد کە سەفەرێکی ئاوها بێهودەم کردبوو. چ سەفەرێکیش! خۆ من هەر هێندەی سواری ترامەکە نەبووم کە بچمە ناو شار، بەڵکو تا ئیشبیلیاش ڕۆشتبووم و جگە لە پۆستکارتێکیش هیچ شتێکی ترم بە دەستەوە نەبوو. کەسم نەئەناسی و پاش ماوەیەکیش ئەبوایە بڕۆشتمایەتە ئوتێلێکی قۆڕەوە بخەوم. زمانی سپانیشم نەئەزانی. حەزمەکرد بە هەموو هێزم یەک زلەی قایم لە خۆم بم. هەرچەند ئەو کاتە لەبەر بێئەقڵی خۆم هێندەی تر شەرممەکرد. بەڵام پەیمانم بە خۆما کە بە شێوەیەکی تر سزای خۆم بدەم. چەندەها شێوەی سزادانی خۆم لەبەر دەستا بوو. هەر بۆ نموونە، ئەمتوانی دەست لە کچەی پرتەقاڵ هەڵگرم و چیتر بە هیچ شێوەیەک بیری لێ نەکەمەوە. چیشە بوو با ببوایە. بەڵام جۆرج کەمێک دواتر دەرکەوت. کاتژمێر حەوت و نیو لە پڕێکا هاتە ناو گۆڕەپانی ئەلیانزاوە. چوار سەعات و نیو بوو لە ژێر سێبەری دار پرتەقاڵێکا دانیشتبووم و ئەوجا کچەی پرتەقاڵ بە لار و لەنجە هاتە ناو گۆڕەپانی پرتەقاڵەوە. بێگومان قەمسەڵە کڵاودارەکەی لەبەرا نەبوو، چونکە ئاووهەوای ئەندەلوس هەمیشە خۆشە. ماکسییەکی هاوینەی ئەفسووناوی لەبەرا بوو. ڕەنگە سوورەکەی هەر وەک ڕەنگی ئەو گوڵە سوورە درەوشایەوە کە لە دوورەوەم دی بە دیوارە بەرزەکەی پشتەوەیا هەڵزنابوو. لە دڵی خۆما وتم. بەڵام ئەو شتەی لە هەموو شتێکی تر زیاترێک پەستی کردم ئەوە بوو کە تا ڕادەیەک وەک کەسێکی بە سۆزە هاتە بەرچاوم کەواتە دۆڕاندم بەڵام خەتاکە خەتای خۆم بوو چونکە پەیڕەوی یاساکانم نەکرد من پەیمانێکی گرنگ و ڕسمیم شکان چوو بوومە ناو شتێکەوە کە هی من نەبوو ڕۆیشتبوومە ناو حەکایەتێکەوە کە یاساکانی لەگەڵ منا ناهاتەوە ئەو کاتی خۆی پێی وتم ئەبێت بۆ ماوەی شەش مانگ چاوەڕوانیم بکەیت ئەگەر ئەتوانی هێندەدان بە خۆتا بگری ئەوە ئەتوانین یەکتری بینینەوە بەر لەوەی کوڕی پاشا بێت و ساندرێلا ڕزگارکات لە دەستی باوەژنەکەی و زڕ خوشکە بەدەکانی، ساندرێلا خەریکی پاککردنەوەی فڕنێک بوو خۆڵەمێشەکەی دەرێهێنا. لەو کاتەیە کە چاویان پێم کەوت هەستمەکرد دەموچاوم لەو فڕنە ئاچێ. من وتم کە چاویان پێم کەوت. نەک کە چاوی پێم کەوت چونکە لە ڕاستیە یەکەم جار کچەی پرتەقاڵ نەیبینیم پیاوە ڕیشنەکە یەکەم جار سەرنجی چووە سرم تۆ هیچ شتێک تێگەی جۆرج من خۆم لە هیچ تێ ناگەیشتم پیاوەکە قۆڵی کچەی پرتەقاڵی گرت و ئاماژەی بۆ من کرد ئەجا بە دەنگێکی ڕوون و بەرزوتی یان ئۆلاو هێندە بەرزوتی هەموو گۆڕەپانەکە گویان لێبوو هەر بە شێوەی گوتنەکەیا یەکسەر زانیم کە دانیمارکییە. من قەت لەوە پێش ئەوم نەدیبوو. هەموو ئەو ڕووداوەی دواتر تەنها ساتێکی کەمی خایاند. بەڵام پێم خۆشەبێ گەر ئەو دیمەنە بهێنمەوە بەرچاوت. کچەی پرتەقاڵ لە ژێر دار پرتەقاڵەکەیان بینێت لە ناوەڕاستی گۆڕەپانەکەدا و لە لای نافوورە گەورەکەوە بۆ ماوەی یەک دوو چرکە لە شوێنی خۆیان چەقیوە و چاوم تێبڕێ بەڵام هەر لە پاش یەکەمین چرکەوە بە شێوەیەک وشک بوو ئەڵێیت یەک دوو سەعاتێکە بەو شێوەیە وەستاوە و ناتوانێ بچوڵاتەوە ئەوجا دواتر خۆی بەرەیات گوڵە تۆرنا سەد ساڵە خەوتووە بەڵام وا دیسانەوە خەبەریە بێتەوە و دێتەوە ناو ژیان وەگەوەی خۆشە ئاوها بە ڕاستی بتبینم یان ئۆڵاو. بەر لەو کاتە کچەی پرتەقاڵ لەسەر کورسیەکی سەر مێزەکە دانیشتبوو. ئیدی پیاوە دانیمارکیەکە دەستە گەورەکەی ئەخاتە سەر شانی کچەی پرتەقاڵ و ئەڵێت کەواتە من ئەبێ بڕۆم. هەر پاش ئەو قسەیە ڕێک بەرەو دواوە هەنگاوەنێت خۆی ئەکێشێتەوە دواوە. پشتمان تێکات و ڕێک ملی ئەو ڕێگای ناو گۆڕەپانەکە ئەگرێتە بەر کە لێوەی هات. ئیدی ونەبێت ڕزگارمان بوو لێی فریشتە باشەکان ئاگایان لێمە بەرامبرم دانیشتووە هەردوو دەستی خسۆتە ناو دەستمەوە زۆر بە گەرمی خەندەم بۆکات کەمێک تووڕە دیارە بەڵام بە گەرمی خەندەم بۆکات دواتر وتی، نەتبردە سەر، نەتتوانی چاوەڕوانم بکەیت. ناچار بووم دان بە ڕاستیەکەدا بنێم و وتم، نا، چونکە ئێستاکە دڵم قەهری لێبارێ. تەماشایەکم کرد و بینیم هێشتا هەر خەندەی لەسەر لێو بوو. منیش هەوڵمە خەندەیەکی بۆ بخەمە سەر لێوم بەڵام نەمتوانی ئەوجا وتم کەواتە گرەوەکەم دۆڕاند بیرێکی کردەوە دواتر وتی بەڵام هەندێ جاری کەم لە ژیاندا بێت هێندە فێربین کە کەمێک تاسە بکەین خۆ من نامەم بۆ نووسیت من هەوڵمە هێزت بدەمێ کە بتانی کەمێکی تر تاسەم بکەیت موچڕکەیەک بەشانما هات و دیسانەوە وتمەوە، کەواتە دۆڕاندم؟ خەندەیەکی گوماناوی خستە سەر لێوی وتی، بە لایەنی کەمەوە گوێڕایەڵ نەبوویت، بەڵام ڕەنگە هێشتا بتوانیت شتێکی ڕزگار بکەین. وتم چۆن؟ وتی، هێشتا هەر وەک پێشووە، کەوتۆتە سەرەوەی تۆ چەندە سەبرت هەیە؟ لەوێ وتم، لە هیچ شتێک تێناگەم. دەستی گوشیم و هەر زۆر بە ئاسانی بە چرپەیەک گوتی، لە چی تێناگەی دیان ئۆلاو؟ منیش لە وەڵاما وتم، لە یاساکان، من لە یاساکان تێناگەم. لەوە بەدواوە ئیدی کەوتینە گفتوگۆیەکی دوور و درێژەوە. جۆرج. بە پێویستی نازانم هەموو ئەو وشانەت بۆ بگێڕمەوە کە لەو ئێوارەیە و لەو شەوەدا بەیەکمان وت. بەڕاست خۆ هەر هەمووشیم بیر ناکەوێتەوە. جگە لەوەش ئەزانم ئێستاکە کۆمەڵێ پرسیارێ لات دروست بووە و ئەتەوێت بە زووترین کات وەڵامەکانی دەستکەوێت. من خۆم بەر لە هەموو شتێک ئەمویست بزانم کچەی پرتەقاڵ لە کوێوە ناوی من ئەزانێت، لە کوێوە ناونیشانی دایک و باوکمی ئەزانی. چونکە پەیوەندی هەبوو بەو پۆستکارتەوەی کە لە ئیشبیلیاوە ناردبووی، لە ڕاستیدا ئەوەش دوهامین شت بوو کە ڕوویا. بە چاوێکی پڕ لە پرسیارەوە دانیشتبووم و تەماشام ئەکرد. پاش نەختێک بە نەرمیەوە وتی، یان ئۆلاو تۆ بە ڕاستی منێ بیر ناکەوێتەوە؟ لێی ورد بوومەوە. هەوڵم ما بە شێوەیەک تەماشای بکەم وەک ئەوەی یەکەم جارم بێت کە بیبینم. هەر تەماشای چاوە تۆخەکانیم نەکرد بەوەشەوە نەوەستام کە دەم و چاوە مەکراویەکەی بخوێنمەوە بەڵکو و چاوم خزانە سەر شانە ڕووتەکانی و ئەوش بەلایەوە ئاسایی بوو ئەو جا سەیرێکی ماکسیە تەنەکەکەیم کرد بەڵام ئاسان نەبوو جگە لەو چەند جارە کەمەی کە بەر لە جەژن یەکترمان بینی هیچ یادەوەریەکی تری ئەو بهێنمەوە یادم ئاخر تەنانەت ئەگەر لەو پێشیش بینی بێتم لەو کاتەدا مەحاڵ بۆ پیرم بکەوێتەوە چونکە لەوێدا جوانیە بێوێنەکەی نەیەهێش بیر لە هیچ شتێکی تر بکەمەوە لە دڵی خۆما وتم خودا ئەمەی خوڵقاندووە یان ڕەنگە پیگمالیۆن خوڵقاندبێتی کە لە ئافسانەی شیۆنانیدا بە دڵی خۆی پەیکەری ئافرەتێک لە مەڕمەڕ داتاشێت و دواتر خواژنی خۆشەویستی بەزەی پێدادێتەوە و پەیکەرەکەی بۆ کاتە ئافرەتێکی ڕاستەقینە دواجار کە کچەی پرتەقاڵم بینی پاڵتۆیەکی ڕەشی زستانەی لەبەرابوو بەڵام لێرەدا جلەکانی هێندە تەنک بوون شەرم مەکرد سەیری بکەم، تا ئەندازەیەک هەستمەکرد زۆر نزیک بوومەوە لێی، بەڵام لەگەڵ ئەوەشدا نەمتوانی بیناسمەوە، یان لەوانەیە ڕێک لەبەر ئەو هۆیە بووبێت کە نەمناسیەوە. دیسانەوە وتیەوە. منت لەیاد نییە؟ زۆر حەزەکەم منت بیر بکەوێتەوە. داوای یارمەتیم لێکرد و وتم، ئەتوانیت شتێکم بیر بخەیتەوە؟ لە وەڵامدا وتی، هۆمڵەفای بێ ئەقڵ. هۆمڵەفای! من لە هۆمڵەفایدا گەورە بووم. هەر لەوێشدا لەدایک بووم. بە درێژایی ژیانم لەوێدا ژیاوم. هەمووی شەش مانگێک بوو گواستبوومەوە بۆ ئادەمستوون. ئەوجا وتی، ئەی کلۆفای! ئەویش هەر لەو نزیکانە بوو. ئەو کاتەی مناڵ بووم زوو زوو لە پانتاییە گەورەکەی نێوان ڤیلاکانی کیلۆڤایدا یاریم ئەکرد. گردێکی گەورەی لێ بوو، درەخت و دەوەنی لێ ڕوا بوو. وابزانم جۆلانەیەک و کەمێک لمی لێ بوو کە یاریمان تیا کرد. چەند ساڵێک لەمەوبەر چەند کورسیکیشیان لەوێدا دانا. دیسانەوە تەماشایەکی کشەی پرتەقاڵم کردەوە. موچڕکەیەک بە سەرتاپای لەشمە هات. هەرە دوت لە دوای خەوێکی موگناتیسی قووڵ خەبەرم بۆتەوە. هەر دوو دەستیم بە توندی گوشی. قوڕگم پڕ بوو لە گریان و بە دەنگی بەرز وتم، ڤیۆرنیکا! خەندەیەکی گەورەی خستە سەر لێوانی. بەڵام وابزانم ئەویش فرمێسکێک هاتە ناو چاویەوە و سڕی. دانیشتبووم و هەر تەماشای چاوانیم ئەکرد. لەوە بەدواوە چیتر چاوم نەئەتروکان. هیچ شتێک نەبوو ڕێگەم بگرێت. هەموو شەرم و شکۆیەکم وەلاوە نا. لە ناکاو دەموێرا لەبەردەمیا خۆم ڕووت بکەمەوە. لە پڕێکا ئەموێرا بەبێ هیچ خۆبەستنەوەیەک خۆم بدەمە دەستی کشەی پرتەقاڵ. هەستمەکرد سەرشانم بە یەکجارەکی سووک بووە. پێم وانیە هیچ شێوە ئولفەتێکی تر هەبێت کە کێبڕکێ لەگەڵ نیگای دوو چاوا بکات کە بە قوڵی و سۆزەوە تەماشای یەکتریەکەن و نکۆڵی لەواکەن یەکتری چێبهێڵن ماڵی ئەو کچە چاو قاوەیە لە ئێرسفای بوو هەر لەو کاتەوەی کە پێمان گرت یان ورترێک بڵێم لەو کاتەوەی کە فێری قسەکردن بووین نزیکەی هەموو ڕۆژێک یەکترمانە دی و پێکەوە بووین پۆلی یەکەمی سەرەتاییشمان هەر بەیەکەوە دەست پێ کرد. بەڵام دوابەدوای جەژنی لەدایکبوونی مەسیح لەو ساڵە، ڤێرنیکا و دایک و باوکی شارەکەیان بەجێهێشت و ماڵیان گواستەوە. ئەو کاتە تەمەنمان حەوت ساڵان بوو. هەمووی دوانزە سیانزە ساڵێک لەمەوبەر بوو. بەڵام لەو کاتەوە یەکتریمان نەدیبەوە. ئێمە هەمیشە لە نێوان گوڵ و پەرچین و درەختەکانی سەر گردەکەی کلیۆڤای پێکەوە یاریمانە کرد هەر لەوێدا وەک دوو سمۆرە پێکەوە مامگوزەران دۆ ژیاین بەڵێ بەڕاستی وەک ژیانێکی تەواوی دوو سمۆراژیین بەڵام تەنانەت ئەگەر ماڵیشیان نەگواستایەتەوە ئەوا ئەو سەردەمی مناڵیە بێگەردەم لەگەڵ ڤێرنویکادا هەر کۆتایی پێهات چونکە لە حوشەی قوتابخانەدا زوگ لەیان لێکردویان وت تۆ زیاترێک پێت خۆشە لەگەڵ کچانە یاری بکەیت ئێستاکە گۆرانیەکم بیرکەوتەوە کە لە ماڵەوە فێر ببووین ئێمە هەمیشە لە کاتی وازیکردنا و گۆرانیەمانەوتەوە هیچ کوڕە بچکۆلەیەک ئەیەوێت لەگەڵ کچە مناڵەکە یاری بکە هەتا ئەو کاتەی ڕۆژەکە تەواو بێت بۆ خۆمان یاریەکەین لە وڵاتی خەونی خۆمانە گەماکەین کەمێک دواتروتی بەڵام تۆ نەتناسیمەوە پڕۆژەی خوێندنەوەی کتێب لە ئاژانسی هەواڵ و رادیو ناوخەوە پڕۆژەی کتێب خوێندنەوەیەکە بۆ سەرجەم ڕۆمان و کورتە چیرۆکە کوردی و وەرگێڕراوەکان لە پێناو گرنگیدان بە ئەدەبیات و فەرهەنگە کوردی و جیهانیەکان لە ڕێگەی پرۆژەی خوێندنەوەی کتێبەوە لە پێناو گرنگیدان بە ئەدەبیات و فەرهەنگە کوردی و جیهانیەکان لە ڕێگەی پرۆژەی خوێندنەوەی کتێبەوە ئاشناتان دەکەین با ڕۆمان و کورتە چیرۆک پرۆژەی خوێندنەوەی کتێب